بەناوی خودای بەخشندە و میهرەبان. گەورە و موبارەک و پیرۆزە ئەو زاتەی کە هەموو بوونەوەر و جیهانی بەدەستە، ئەو زاتەی دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە، هەر ئەویش خۆی مردن و ژیانی بەدیهێناوە تا تاقیتان بکاتەوە کێتان کردەوەی چاکتر و پەسندترە، هەر ئەویش زاتێکی باڵادەستە بەسەر بێباوەڕاندا، وەلێ خۆشبووە لە ئیمانداران. هەروەها ئەو زاتە ئاسمانەکانی بە حەوت چین دروست کردووە، لە نێو بەدیهێنراوەکانی ئەو خودای میهرەبانەدا هیچ ناڕێکی و ناتەواویەک بەدی ناکەیت، ئەی ئینسان هەر چاو بگێڕە و سەرنج بدە بزانە هیچ درز و کەم و کوڕیەک بەدی دەکەیت؟ پاشان هەر سەرنج بدە و چاو بگێڕە و ورد بەرەوە جار لە دوای جار و کۆڵ مەدە، سەرسام و ملکەچ دەبیت چاوت بە نائومێدی دەگەڕێتەوە لە کاتێکدا کە چاوت ماندووە و پەکی کەوتووە. سوێن بە خودا، بێگومان ئێمە ئاسمانی دونیامان کردووە بە چراخان بەهۆی ئەستێرەکانەوە کە بە شەوگاردا بەدی دەکرێن و بەو ئەستێرانە شەیتانەکان ڕاو دەکەین، لە قیامەتیشدا سزا و ئەشکەنجەی دۆزەخمان بۆ ئامادە کردوون. هەروەها بۆ ئەوانەشی کە باوەڕیان بە پەروەردگاریان نییە سزا و ئازاری دۆزەخ ئامادەیە، ئای کە چارەنووس و سەرەنجامێکی زۆر ناسۆر و ناخۆشە. کاتێک فڕێ دەدرێنە ناوی، دەنگێکی ناساز و ناخۆش و لوورەیەک لە دۆزەخەوە دەبیستن، لە کاتێکدا قوڵپ دەدات و دەکوڵێت، لە داخی خودانەناسان خەریکە پارچە پارچە ببێت و لێک ببێتەوە، هەر جارێک دەستە و تاقمێک فڕێ دەدرێتە ناوی، پاسەوانی دۆزەخ لێیان دەپرسێت، باشە ترسێنەرێکتان بۆ نەهات تا لەم سەرەنجامە ئاگادارتان بکات؟ لە وەڵامدا بە کەساسییەوە دەڵێن، با، بەڵێ، لە ڕاستیدا ترسێنەرمان بۆ هات، بەڵام ئێمە بڕوامان پێ نەکردن و وتمان، خودا هیچی لەم بارەیەوە نەناردووە. ئێوە تەنها لە گومڕایی گەورەدا گیرتان خواردووە و هیچی تر. ئینجا دەڵێن، ئەگەر ئێمە گوێمان بگرتایە و بیر و هۆشمان بەکار بهێنایە، نەدەبووینە نیشتەجێی دۆزەخ. ئەوسا ئیتر بە ناچاری و خەجاڵەتییەوە دان بە گوناه و تاوانی خۆیاندا دەنێن، جا با نیشتەجێکانی دۆزەخ لەوەولاتر چن. بەڕاستی ئەوانەی کە لە پەروەردگاریان دەترسن لە پەنهانیدا بۆ ئەوانە لێخۆشبوون و پاداشتی گەورە ئامادەیە. خەڵکینە، چون یەکە بۆتان چ بە نهێنی قسە بکەن یان بە ئاشکرا، ئەو زاتە بە هەموو ئەو خەتەرە و خەیاڵانەی دێن بە کڕۆکی سینەکاندا زانا و ئاگایە. مەگەر خودا نازانێ کێی دروست کردووە و چۆنی دروست کردووە، لە کاتێکدا ئەو زاتە وردکار و بەسۆز و ئاگایە. ئەرە و زاتە زەوی بۆ زەلیل و ملکەچ کردوون هەرچیتان بوێت لەسەری دروست دەکەن چۆنتان بوێت بەکاری دەهێنن بگەڕێن بە هەموو گۆشە و کەناریدا لەو ڕزق و ڕۆزیەش بخۆن کە پێشکەشتانی دەکات دڵنیاش بن کە سەرەنجام گەڕانەوەتان بۆ لای ئەو زاتەیە. ئایا لەو زاتە ناترسن کە لە سەروی ئاسمانەوەیە بە ناخی زەویدا بتان باتە خوارەوە جا دەست بەجێ ئەو زەویە بێتە لەرزە یاخود لەو زاتە ناترسن کە لە سەر و ئاسماندایە کە بایەکی بەهێز هەڵکاتە سەرتان و بەردبارانتان بکات ئەوسا دەزانن هەڕەشەی من چۆن بووە. سوێن بە خودا بێگومان خەڵکانی تری پێش ئەمان بڕوایان بە پێغەمبەرانی ئێمە نەکرد ئاشکرایە چ بەڵایەکم بەسەرهێنان و چۆن تەمێم کردن ئایا سەرنجی باڵندەیان نەداوە بەسەریانەوە پۆل پۆل دەفڕن و باڵەکانیان لێک دەنێن ئەو باڵندانە جگەل لە خدای مهرەبان کەس بە ئاسمانەوە ڕاگیریان ناکات بەڕاستی ئەو زاتە بە هەموو شتێک بینایە و هیچی لێ ون نابێت و چاودێری هەموو دروستکراوانی دەکات. فڕۆکە و کەشتی ئاسمانی و هەتا دوایی هەر ئەو زاتە بە هۆکارەکان لە ئاسماندا هاتوچۆیان پێدەکات و ڕایان دەگرێت. ئایا کێیە ئەو کەسە خۆی بە سەرباز و بەرگریکەر لە ئێوە دەزانێت و وا دەنوێنێت کە دەتوانێت بەبێ خودای میهرەبان سەرتان بخات و پایەدارتان بکات؟ نەخێر کافران تەنها لە خەڵەتاویدان و هیچی تر. یاخود کێیە ئەوەی کە ڕزق و ڕۆزیتان پێ دەبەخشێت ئەگەر خودا لێتان بگرێتەوە؟ نەخێر بەو تاقیکردنەوەیەش بێباوەڕان هەر لە گومڕایی و سەرلێشێواوی و دوورە پەرێزی لە بەرنامەی خودا ڕۆچوون. جا ئایا ئەو کەسەی کە دەمەو ڕوو کەوتووە و بەو حاڵەوە دەڕوات چاکتر ڕێگە دەزانێت یا ئەو کەسەی کە بەسەر شەقامێکی ڕاست و ڕەواندا بە ڕێک و پێکی دەڕوات بەڕێوە؟ ئەی پێغەمبەر پێیان بڵێ، هەر خودایەک کە ئێوەی دروست کردووە و دەزگای بینین و بیستن و تێگەیشتنی پێ بەخشیون، کەچی کەمتان شوکرانە بژێر و سوپاس گوزارن. هەروەها پێیان بڵێ، هەر ئەو خودایە ئێوەی لە خاکی زەوی پێگەیاندووە، گەڕانەوە و کۆکردنەوەشتان بۆ لای ئەوە. بێباوەڕان دەڵێن، باشە کەی ئەم بەڵێنە دێتە دی زیندووکردنەوە و لێپرسینەوە، ئەگەر ئێوە ڕاستگۆن؟ پێیان بڵێ، زانیاری ئەو کاتە لەلای خودایە، من تەنها بێدارکەرەوەیەکی ئاشکرام. کاتێک بینیان ئەو بەڵێنە خودایەی یەخەیان پێدەگرێت چڕ و چاوی ئەوانەی کە باوەڕیان نەبووە تاڵ و ترش و ناشرین دەکرێت ئەوسا پێیان دەوترێت ئەمە ئەو بەڵێنەیە کە پێتان دەدرا هەروەها پێیان بڵێ باشە ئەگەر خدا من و هەموو ئەو کەسانەی کە شوێنم کەوتون لەناوبەرێت یا بەزەی پیاماندا بێتەوە ئەوسا چێ هەیە بێ باوەڕان لە سزای پڕ ئێشی دۆزەخ ڕزگار بکات ئەگەر لەسەر یاخی بوونیان بەردەوام بن. هەروەها بڵێ، ئێمە خودای میهرەبانمان هەیە و باوەڕی پتەومان پێیەتی و پشت و پەنامان هەر ئەوە، جا ئیتر ڕۆژێک دێت کە بە ڕوونی بۆتان دەردەکەوێت کێ لە گومڕایی ئاشکرادا گیری خواردووە و سەری لێ شێواوە. پێیان بڵێ، هەواڵم بدەنێ باشە ئەگەر ئاوەکەتان ڕۆچوو، کێ دەتوانێت ئاوی سازگار و ڕەوانتان بۆ بەدەست بهێنێت جگە لە خودای میهرەبان؟